ئەویش ئەستێرەیەکی ڕووناک شوێنی دەکەوێ و دەیسووتێنێ. فاستفتهم اهم اشد خلقا ام من خلقنا انا خلقناهم من طین لازب. ئنجا لەوانەی بێ باوەڕن ئەی موحەممەد بپرسە، ئایا ئەوان دروستکراوێکی بەهێزن یا ئەوەی ئێمە دروستمان کردووە لە ئاسمان و خۆر و زەوی نەخێر یارمەتی یەکتر نادەن، بەڵکو ئەوان هەموو بەندە و پەرستراوەکانیان لەو ڕۆژەدا گردن کەچن بۆ خوا. وأقبل بعضهم علی بعض یتساءلون. وە لەو ڕۆژەدا ڕوو دەکەنە یەکتر و پرسیار لە یەکتر دەکەن. قالوا انکم کنتم تأتوننا عن الیمین. گومڕاکراوەکان بە گومڕاکەرەکان دەڵێن، ئنجا سەیرێکی ئەستێرەکانی کرد جا وتی من نەخۆشم نایەم بۆ جەژنەکەتان لە دەرەوەی شار. فتولوا عنه مدبرین فراغ الی آلهتهم فقال الا تأکلون. ئەوانیش پشتیان تێکرد و ڕۆشتن بۆ دەرەوەی شار بۆ جەژنەکەیان جا ئیبڕاهیم بە نهێنی ڕۆشت بۆ لای پەرستراوەکانیان بە گاڵتەوە پێی وتن ئەوە بۆ شت ناخۆن؟ جا کاتێ ئەو کوڕە گەورە بوو تا گەیشتە ئەوەی ئیش و کار بکات لەگەڵ ئیبڕاهیمدا، ئیبڕاهیم وتی، ئەی کوڕە خۆشەویستەکەم، بەڕاستی من لە خەودا دیم کە سەرت دەبڕم، جا سەرنج بدە دەڵێی چی و ڕات چییە؟ کوڕەکە وتی، بابە گیان، ئەوەی فەرمانت پێ دراوە بیکە، بێ گومان ئەمە تاقیکردنەوەیەکی ئاشکرا بوو. وفدیناه بذبح عظیم. وە بەرانێکی گەورەمان کردە قوربانی ئەو، کە ئیسماعیلە. وترکنا علیه فی الآخرین سلام علی ابراهیم. وە باسکردن بە چاکەی ئیبڕاهیممان لەناو گەلانی داهاتوودا هێشتەوە، دروودو سەلام لەسەر ئیبڕاهیم.